لە خوای گەورە داواکارین کە لەم فیتنەی ئاخر زەمانەدا ئیمان و ئیسلام و شخصیەتی ئیمانیمان بپارێزێت بەردەوامین لە باسکردنی مافە کۆمەڵایەتیەکان لەسەر تۆی مسلمان لە سۆنگەی قورئان و فەرموودەکان ئەم ئاینە پیرۆزە کە تۆمەتباری دەکەن بەوەی کە مافی ئەم و ئەوی نەداوە لە ڕاستیدا لە پێناو خۆشگوزەرانی و پێکەوەژیان سەرەڕای مافەکانی خزمان و دراوسێیان و دۆستان و هاوڕێیان کە باسکران و سەرەڕای مافەکانی خزمان و خاو خێزان ئاگاد لێبێ مافی موسڵمان لەسەر موسڵمان کە بۆی دیاری کردوین پێغەمەری پێشەوامان صلی الله عليه وسلم لە فەرمودەیەکە کە فەرموویەتی حق المسلم على المسلم خمس مافی مسلمان لەسەر مسلمان پێنج شتە لەو فەرموودەیەدا پێنج مافی بۆ دیاری کردووین کە هەر مافیان وتارێکی سەربەخۆیە، بابەت و باسێکی سەربەخۆ هەڵدەگرێ، بەڵام ئێمە بە کورتی ئاماژەیان پێ دەکەین و وتاری ئەوڕۆیان لێ پێک دێنین لەژێر ناونیشانی مافی موسڵمان لەسەر موسڵمان. مافی یەکەم پێغەمبەر صلی الله علیه و فەرمووی رد السلام یەکەمیان ئەوەیە کە وەڵامی سەلام بەیتەوە سەلام دان و سەلام کردن زۆر گرنگ و پیرۆزە لە ئیسلامدا بە تایبەتی زۆر جارەگەر دەبینی دوو کەس لالوتن و عازن لە یەکەوە کە سەلام دەکات چەند دڵخۆش دەبی و هیچ شتێک نامێنێ لە ئارادا بۆیە ئاینی پیرۆزی ئیسلام بریتییە لە ئاینی ئاشتی و سەلام و ڕەحمەت نەک توندو تیژی و زەحمەت بە پێچەوانەی قسەی نەیارانی ئومەت سەلام کە ناوێکە لە ناوە پیرۆزەکانی خوا سەلام کە بە معنای ئاشتی دێ دەبێ مسلمان دائیمەن ئاشتی و سەلامەتی ببارێنێ ئەوەتا پێغەمبەر صلی اللە علیە وسلم لە فەرموودەکە کە فەرموویەتی حق المسلم علی المسلم خمس مافی مسلمان بەسەر مسلمانەوە پێنج شەیەکەمیان سەلام وەڵامدانەوەی سەلام لە فەرمودەیشکا کە ئەبی هورەیرە بەمان دەگێڕێتەوە خوا لێ ڕازی بێ فەرموویەتی لا تدخلون الجنة حتى تؤمنوا ناسنە بەهەشت تا ئیمان نێنن باش حەرامە لەسەر مشریک و بێباوەڕ بەڵێ ولا تؤمنوا حتى تحابوا ئیمانتان نییە هەتا وەک یەکترتان خۆش نەوێ مسلمانان بۆ یەکترتان خۆش ناوێ بۆ هەر یەکە ڕووی لە لایەکە بەو ئەندازەیە خەلەل لە ئیمانەکەدا هەیە جا دەفەرمێ ئەلا ئەدلکم عەلا شەیئین ئیذا فعلتموه تحاببتم ئایا ئاگادار من پێتان بڵێ لەسەر شتێک ئەگەر ئەنجامتاندا یەکترتان خۆش دەوێ افشو السلام بینکم سلام لە ناوخۆتاندا بڵاو کەنەوە سلام و ئاشتی سلام سلامی خوایە بۆیە بەڕێزەکانم بۆ ئەوەی پێکەوە بژین بۆ ئەوەی خۆشەویستی هەبێ یەکێک لە مافەکانی مسلمانان بەسەر یەکترەوە ئەگەر خزمیشت نەبێ جیرانیشت نەبێ هیچی تۆ نەبێ قەومی تۆش نەبێ یەکێک لە مافەکان سەلامکردنە دوو دەفەرمێ هەر موسڵمانێک ئەگەر بەیانی چوو سەردانی نەخۆشێکی کرد هەتا ئێوارە حەفتا هەزار مەلایکە سەڵاواتی لەسەر لێدا دوعای خێری بۆکەن ئەگەر ئێوارەش چوو هەتا بەیانی حەفتا هەزار مەلایکە دوعای خێری بۆکەن ماشاء الله لەم هەموو خێر و بەرەکەتە بۆ چونکە سەردانی نەخۆش زۆر خێرە پندوەر دەگری کە تۆ لە چێ سیحەت و عافیەتێک دای ئینسانی مسلمان دەبێ هاوکاری هەژار و نەدار و نەخۆشەکان بێت و لە خزمەتیان دابێت وەکو قانعی شاعیر دەڵێ دڵێ نەناڵێ بۆ هیچ نەخۆشێ ئازاری نەبێ بۆ هیچ پەرۆشێ هەر بۆ ئارەزووی خۆی تێ بکۆشێ بۆ هەژارەکان دڵی نەجۆشێ یاخوا ئەو دڵە هەر ئاوارە بێت بە تیغی دوژمن پارە پارە بێت بەڵێ بەڕێزان، بەڵام لە ئادابی سەردانی نەخۆش ئەوەیە هەر کاتێک کە چووی بۆ لای نەخۆش بیکە بە پیشە زۆر دامەنیشە. هیوا هەیە دەچێت لای نەخۆش دادەنیشێ باسی حکوومەت و پەرلەمان و حیزب و باسی دنیا و دەیهێنێ و دەی با و سەد و یەک حکایەت دەکا نەخۆشەکەش بە ئازاری خۆی دەتبێتەوە پێ عەیبە ئیسراحەتی خۆی وەربگرێ لەبەر تۆ جارێکیان ئیمام شەعبی ڕەحمەتی خوای لێبێ کە نەخۆش کەوتبوو پیاوێکی ڕەزاگرانی نەفام چوو سەردانی کرد بەڵام زۆر دانیشت زۆر دانی زۆر دانیش هەر پرسیاری دەکرد و هەموو حکایەتەکانی ئەو ڕۆژەی باس کرد دوای لە کۆتاییە ماڵی ئاوا بێوتی ئەرە جەنابی ئیمام لەو ماوەیدا کە نەخۆش بووی چ ڕۆژێک زۆر بێتاقەت و بێزار بووی و ئازارت زۆر بووە وتی وەڵی ئەمڕۆ لە هەموو ڕۆژێک زیاتر ئازارم زۆر و بێتاقەتم لەبەرەوەی جەنابەت کە دانیشتووی ناڕۆی تەماشا کەن بەڕێزەکانم هەر کاتێ چووی بۆ لای نەخۆش بیکە بە پیشە زۆر دامەنیشە بەڵێ بەڕێزان مافی سێەم یەکەمیان وتمان سەلام دووەمیان وتمان سەردانی نەخۆش سێمیان دوعاکردن بۆ کەسی پشمی و پشمین هەمومان دە پشمین ئەم پشمینە پێغەمبەر صلی الله علیه و سلم فەرموویەتی اذا عطس احدكم فليقول الحمد لله ئەگەر یەکێک لە ئێوە پشمی با بە یەکسەر کەلێ بۆ بڵێ فلیقل الحمد لله بڵێ سپاس بۆ تۆ خوایە ئەوە لە تەنیشتی شێتی بڵێ یرحمک الله خدا ڕەحمەت پێ بکە ئەویش بڵێ يهديكم الله ويصلح بالكم خوای گەورە هیدایەتان دا و دڵتان حاڵ و باڵتان چاکە ئەمە کاتی خۆی حکمەتی ئەمە نەدەزانرا بەڵام دوای ئەوەی کە تەکنۆلۆژیا پێشکەوت زانایان و لێکۆڵینەوە زانستیەکان ئەوەیان دەرخستووە کە پشمین پێویستە بۆ سەلامەتی ژیان کە دەبێتە هۆی دەرکردنی ئەو هەموو میکرۆب و ڤایرۆسەی کە لەناو لوتی ئینساندایە لوت کە مەسفیەک و فلتەرێکی زۆر گرنگە بۆ کۆئەندامی هەناسە و هەواکە پاک دەکاتەوە بەردەوام پیس دەبێت بە تایبەتی لە ژینگەی پیسی ئەم ڕۆژگارە ئەڵێ ئەو پشمینە بەهۆی ئەو قووەتەی کە دەردەچێت لە لوتەوە کە زانایان تەخمینیان کردووە و خەمڵاندویانە سرعەتی پشمین حەفتا کیلۆمەتر لە سعاتێکایە ئەڵێ هەرچی لە لوتە ئەفرێداتە دەرێ لە میکرۆب و ڤایرۆسە زۆر پێویستە بۆ سەلامەتی ژیان و ئینسان بەڵام لە لایشکەشەوە دەڵێ پشمین زۆر خەتەرە و مەترسیدارە بۆ دەڵێ چونکە ئەگەر ئەو پشمینی بگریەوە تووشی شەلەلی نسفی دەکا و هەروەها خوێن لەسەرەوە دەگەڕێتەوە بۆ خوارێ ئەگەر ئینسان لە کاتی پشمینا چاوەکانی بە ئاسانی کراوە بن ئەوە بۆ هەیە چاوەکانی دەرپەڕێ ئەوەندە بە قووەتە بەدەست خۆت نییە کە ئەپشمی چاوان و خوێنی و ئەیگری قووەتێکی دەیتێت وە هەروەها ئەمە قسەی زانایانە زانایان لێکۆڵینەوە زانستیەکان ئەوەشیان سەلماندووە کە کاتێ ئینسان دەپشمێ لەو چرکەیەدا دڵی ڕادەوەستێ جا چرکەیەک بێ یان نیوە چرکەیەک بێ لەو کاتا دڵی ڕادەوەستێ ئەها لەشت خاو دەبێتەوە هەموو ئەندامەکان هەست بە شتێک دەکەیتەوە وەکو بڵێ مردووی لەو نیوە چرکەیەدا دڵت ئەوەسێ بۆیە کە پشمی بڵێ الحمدللە چونکە پشمین مردن و ژیانەوەیە پشمین مردن و ژیانەوەیە بڵە سپاس بۆ تۆ خوایە کە جارێک کە ژیانت بە مندایەوە ئەوە چێ ئەو معجزەی وت بە پێغەمبەری خوا صلی الله علیه وسلم لەو شاخڕەکانەی مەکە و لەو بیابانی عەرەبستانە الله جل جلاله هەتاوەکو عیلم پێشکەوێ گەورەی ئەم ئیسلامە دەردەکەوێ خۆ ئەو کاتە گۆگڵ نەبوو سێر جێ بکەی لەسەر گۆگڵ و بنووسی ئەلعەتەس ئەسرار العەتەس هەمووت بۆ بێنێ بەڵێ بەڕێزەکانم مافی سێم لەسەر مسلمان ئەوەیە کەوا دوعا بۆ کەسی پشمی بکەیت مافی چوارەم، اجابە الدعوە، ئەگەر مسوڵمانەکە، هاوڕێیەکەت، مسوڵمانێک بانگێشتی کردی، بچی بەدەم بانگێشتەکەیەوە مادام تاوان و حەڕامی تیا نەبێ، وەڵامی بەرەوە سەردانی بکە. مافی پێنجەم، اتباع الجنائز، هەڵگرتن و شوێنکەوتنی جەنازە یەکێکە لە مافەکانی مردووی مسوڵمان لەسەر تۆی مسوڵمان. ها ئیسلام چەند مافەکانی بۆ داناوین بۆ مردوانیش پێغەمبەر صلی الله فەرموویەتی من شهد الجنازة حتى تدفن فله قراطان هەر کەسێک ئامادەی جەنازەیەک بێت هەتاوەکو نوێژی لەسەر دەکرێت و کفن دەکرێ و دەشۆرێ و هەتاوەکو دەشاربێتەوە دە قەبرستان دەفەرمێت دوو قیڕاتی بۆ هەیە قیل یا رسول اللە وما القیراطان پرسیار کرا ئەی رسولی خوا قیراطان چییە و چەندە فەرمووی مثل الجبلین العظیمین بەقەدەر دوو چێوی گەورە لە ڕیواتێکە ئەڵە قیراتێک بەقەدەر چێوی ئوحودە طبعا من الاجر لە پاداشتەکەیدا هەر کەسێک بچێ بۆ سەر قەبران و ئامادە بێت لەو کاتەی دەمرێت تا دەینێژن بەقەدەر دوو چێوی گەورە خێری دەست دەکەوێت ئەوە خێرە گەورەکەیە کە لە کاتێدا بەعام ئێمە قالبمان لێ قورسە و لێ بێتاقەتین، بەڵام بۆ دانیشتن و تەعزیەکە زۆر ئازایان ڕائەکەین کە بەشی زۆری ڕیابازی و دنیایە و کە لە دیندا شتیوانی ئەم دانیشتەی کە ئێستا هەیە عورف و عادەتە. ئەسکەندەری مەقدۆنی کاتێک کە دنیای لەبەردەستا بوو، دنیا پاشای دنیا بوو، ئەڵێ کە مرد وەسێتی کرد وتی لەسەر دار جەنازەکە دەستەکان بێننە دەرێ بە ڕووتی هەرچی زانا و دانا و پیاو چاک و مەلایە با لە پێشمەوە بڕوا هەرچی حەکیم و دکتۆر و با لە لای ڕاستمەوە هەرچی قوات و دەسەڵات جەیشە با لە لای چەپمەوە هەرچی کوڕی جوان و کچی جوان و سەرۆت و سامانە با لە دوامەوە وتیان ئەمە یعنی چی کە ناشتیان وتی معنای وایە ئەگەر ئیشەکەی من ئەگەر مردن بە هێز و دەسەڵات و قووەت و تۆپ و تەیارە چارەسەر بکرایە ئەوە من پاشای دنیام ئەم هەموو قووەتە لە خزمەتمدایە ئەگەر مردن بە دکتۆران چارەسەر بکرایە ئەم هەموو دکتۆری وڵاتە هاتوون لە خزمەتمدا چارەسەر ناکرێت ئەگەر بە کوڕ و کچی گەنجی جوان بوویایە ئەم هەموو کوڕ و کچ و گەنجە جوانە هەیە هەوتا لە دوامەوەی هیچ فایدەی نییە بەڵام خوایە ئەم هەموو شتانەش هەیە ئەم هەموو شێخ و مەرایە هەموو دوعایە بەڵام ئەوەتا هەموو لەگەڵمدایە بەڵام بەدەستی بەتاڵی دێ بۆ خزمەت بۆیە شوێن جەنازە کەوتن زۆر خێرە برا بەڕێزەکان ئەم پێنج ئەم پێنج مافە کە هەریەکان وتارێکی سەر بەخۆی دەوێت باسێکی سەر بەخۆیە کە پێغەم ساسەرم لە یەک فەرمودەیە بۆی دیاری کردووی داڵێمەوە ئەو ژەوەیە فەرموویەتی حەق المسلمی علی المسلمی خەمس مافی مسلمان بەسەر مسلمانەوە پێنج شتە یەکەمیان وەڵامدانەوەی سەلام کە ئیسلام دایمە سەلامی دەوێ دووەمینیشیان وعیادەت المەریض سەردانی نەخۆشان بکەن مافێکە لە مافەکانی مسلمان بەسەر یەکترەوە و هەروەها سێمینان وەتیباع و جەنائیس هەڵگرتن و شوێنکەوتنی تەرمی مسلمان هەتا دەی شاریەوە چوارەمینیشان و ئیجابەت داوە و هەروەها وەڵامی بانگەشتی مسلمانەکە بیتەوە کە داوەتی کردی و کە بانگی کردی بۆ هەر مناسبەیەک پێنجەمینیشیان وتشمیت العاطس دوعاکردن بۆ کەسەی کەوا دەپشمێ بۆ ئەوەی کەوا باسمان کرد کە چەندە مەترسیدارە پشمین جا هەر یەکێک لە مافانە بەڕێزەکانم دەبێ هەر لە سەرەتاوە مێرمنداڵەکان و گەنجەکانی لەسەر ڕابێنین فێریان بکەین دایک و باوکەکانیش بە عملی ئەو مافانە بۆ خۆیان جێبەجێ بکەن هەتا منداڵەکانیشیان چاویان لێ بکەن نەک تەنها بە قسەی باق و بریق و دروشمی بێناوەرۆک بێت هەروەکو زۆر جار دەبینین لە کاتی هەڵبژاردنەکاندا لە زۆر لە کاتەکاندا دروشمی بێناوەرۆک هەیە وعدی وعد و پەیمانی زۆر زلەزلە هەیە بەڵام دنیا دەکەنە شامێش هەریف بە قسە و بە دروشم بەڵام دوایی کە دوایی کە تەواو بۆ ئەو شتانە وا نامێنێ بۆیە بەڕێزەکانم با ئێمە بەکردەوە ئەو مافانە بۆ یەکتر جێبەجێکەین نەک تەنها دروشمی بێناوەرۆک و ناوی قرپۆک بێت نەک تۆکەوە بەسەر هاتەمان لێ بێت کە جارێکیان بەهاران ئەگەر تو دەگەن ئەوانەی کە تویان هەیە لە بەردەرگا زۆریش عازبن بەدەست منداڵانەوە ئەڵە جارێکیان مناڵ لەسەر توەکە بوو کابراوتی دەکاکە والله ئەگەر توەکەمان دەگا خەریکە چاومان بێتە دەرێ دە لەخەکانی مەشچنەوە ئی توەکە مناڵەکەش وتی کورە دە ڕەبی چاوتان دەهاتە دەرێ من توی خۆم هەر دەخۆم شاعیرە پیرەکەش هاتۆتە قسە و بە زمانی سەردەمی کۆنی جاران وەڵامێکی ئەو خەڵکە دەداتەوە کە ئەو خەڵکە هەمووی هەر دەڵێ ماف و حەق لای منە و خەمن نەبێ وەرە بۆ لای من من حەقت دەدەمێ شاعیرە پیرەکەش دەڵێ ئەڵێن ئیسلام کۆنپەرستە لە ماف بەخشینە بێدەستە ماف شایانی سۆسیالیستە یان هەن دەڵێن دیموکراسی زمان لاڵە لە بۆ باسی خەزێنەی مافە بەڕاسی ئای کەوانی و کە نایناسی ئەی کەوابوو ئەم جیهانە لێوان لێو پڕ لە قەیرانە بۆ ئەوەندە بێ دەرمانە کە ئەم هەموو قارەمانە بوونەتە مەردی زەمانە بۆ ڕێگرنین لەم سەمانە بەڵێ بەڕێزان هەتا ئیسلام پراکتیزە نەکرێت هەتا عەدالەتی ئیسلام نێتە ئاراوە بە عامیان دروشمە و ناوی بێناوەرۆکە بۆیە بەڕێزەکانم بە هەوڵ دەین دەستگرتوبین بە قورئان و سنەتەوە ئەگەر دەتەوێ مافەکانمان بۆ بگەڕێتەوە هەوڵ بە قورئان و سنەت حاکم بێت شریعەتی ئیسلام چونکە کەسێ لە خوا نەترسێ هەر دەڵێ ئی خۆم بۆ خۆمی تۆش دەخۆم بەڵام کە لە خوا ترسا هەری خۆی دەخوا و ئیتۆی پێ ناخورێ دەڵێ حەرامە بۆیە ئیماندارانی خۆشەویست با جارێش کە بە خۆماندا بچینەوە مافەکان هەر لە ئیسلامدا هەیە بەداخەوە کە ئەمڕۆ ئیسلام حاکم نییە و دەسەڵاتی نییە ئەینا بەڕاستی هەتاوەکو ئەم ئیسلامە نەبێ هەمومان بەعام بێ ماف دەمێنینەوە ئەگەر مافێکشت بدرێتێ دەیان ماف لێ دەسێنرێت یاڕەبی خوایە بەخاتری ناوە جوانەکانی خۆت بمانگێڕی لەو کەسانەی کەوا پابندن بە قورئان و سنەتەوە یاڕەبی خوایە ئەم ئیسلاممان بکەی بە حاکم خوایە مافەکان بگێڕێەوە بۆ خاوەن مافەکان بە تایبەتی ئەوانە لە دادگاکاندان و کێشە کۆمەڵاتیەکان خوایە حەق و مافەکانی خۆیان پێبیتەوە خوایە قەڵەمی عەفو بێنی بەسەر تاوانەکانماندا خوایە ماگێڕی لەو کەسانەی کە مافی موسڵمان بەسەر موسڵمانەوە جێبەجێ دەکات یاڕەبی خوایە هەفتانە خەڵکانێک داوای دوعامان لێ دەکات بۆ نەخۆشەکانیان خوا شیفا بنێری بۆ سەرجەم نەخۆشەکان بە تایبەتی ئەوانەی داوای دوعای خێریان لێ کردوین یا شافی شیفایان بە یا ئەڵڵا یاڕەبی خوایە هەر خوشک و برایەک ئاواتێکی شەرعی هەیە هەر خوشتێک کە دانەمەزراوە خوایە بە ئاواتی خۆی بگەێنی خوایە کوکچەکانمان بە حیا و حرمە لەسەر ئیسلام و ئیمان دامەزرێنی یا ڕەبی خوایە کوردستانەکەشمان ئاشتی و ئاوادانی تیا بەرقەرار بێت